عامەی موسڵمانان دیندارێتی دەکا دەوێ موسڵمان بێ دەوێ خواپەرست بێ شوێن پێغمبەری خوا دەکەێت پێغمبەریان خۆش دەوێت علی سازلم بۆی عامەی مسلمانان سەلەفیە بەڵام بەخۆی نازانێ کاک بەس قوتاع و طرق ڕێگرەکان لێ بگەڕێن عامەی خەڵک سەلەفیە برا سەلەفی چیە تۆ پێ بڵە کاکە مسلمانی بڵێ دەتەوێت لەسەر ڕێبازی فلان حیزبە بڕۆی یا لەسەر ڕێبازی سەحابە بڕۆی کامیان دەوێت کوڕە دەڵێ حەفتا هەزار حیزب بە قوربانی سەحابەیەک بێت حیزبم بۆچی من دەمەوێت لەسەر ئەو ڕێگایە بڕۆم کە پێغمبەری لەسەر ڕۆیشتو عليه ساسم ئەو سڕاتە مستەقیمە بڕۆم کە سەحابە لەسەری ڕۆیشتووە بۆی عامە سەلەفیە برام بۆیە خیتابیشم بۆ تێگڕای مسلمانان ئەوەی کە دەنگمان دەبیستن کاکە ئێوە لەسەر و منهجن انشاءله کە سەحابە لەسەری بووە بەس لە خۆتانی تێک نەدەن و لێتان تێک نەدەن ئەو لاولا ڕاتان نەکێشن بۆ لای خۆیان بۆ شتی تازە لە دایک بوو ئەو تۆ مسلمانیت و لەسەر ڕێبازی پێغمبەری دەڕۆی پێغمبەر دەڕۆیت عليه سەڵات و سلام بۆیە الحەمدلله ڕێگای ڕاست ڕێگایکی فراوانە ڕێگای بیست کەس و سی کەس و چل کەس نییە برا ڕێگایەکە جێگای مسلمانان دەبێتەوە بە عام تێیدا بڕۆن بەرە و ڕزابوونی خی پەرودگار و بەرەو بە هەشتەکەی نەک ڕێگایکی تەسک بێ کۆمەڵک دروستیان کردو دەی کاکەگیان وخوا لەوەندە زیاتر مەقعدمان نەماوە بودجەمان نیە بشێی بەڵام ڕاتب نیە پارەمان نی بدەینێ شتی وانە برا تۆ دیندارێتی خۆت بکە و خوا پەرستی خۆت بکەوە تۆ سەلەفیت و لەسەر ڕێبازی پێغمبەری عليه سڵاو سلام انشاءله ئەهلی بەهشتیت بەخۆت بڵی سەلەفیە بەخۆت نەڵی سەلەفی ئێمە بناسیە نەمان ناسی تێگەیشتی برا لە ژیانتدا مزگەوتی بەهشت یا مزگەوتی سەلفیت بینی بێ نەتبینی بێ ئەمانە هیچی مەرج و شەرنیێ برا مەرج ئەوەیە ئەسلەمەوە جەولی اللهی وەهو محسن دڵەکەت تەسلیم خوا کەیت و هەروەها هەست بە مراقبەی خوا بکەیت و هەروەها لەسەر سنەتی ڕسووری خوا بڵیت عليه سڵات وسلام شوێن ڕێبازی ئەوان بکەویت پێغمبەر و سەحابە عليه سڵ وسلام مەڕضی الله عنهم ئەوە مەرجە براکەم لە هەر شوێنێک بیت ئەوە تۆ سەلەفیت و مسلمانێکی ڕاست و دروستی انشاءله هەرچەندە تاوان باریش بیت چکە هیچ کەسێک نێتاوانی نەبێ